ئەوە لە ناو دروستکراوەکانیدا کامەی بویستایە هەڵی دەبژارد، پاک و بێگەردە، هەر ئەوە خوای تەنیای زاڵ و بە دەسەڵات. خلق السماوات والارض بالحق یکور اللیل علی النهار و یکور النهار علی اللیل. وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى ألا هو العزيز الغفار خوا ئاسمانەکان و زەوی بە هەق دروست کردووە شەو دەهێنێ بەسەر ڕۆژدا و ڕۆژ دەهێنێ بەسەر شەودا و خۆر و مانگی ڕامهێناوە هەر یەکەیان تا ماوەی دیاریکراو بۆیان دەگەڕێن پاشان لەو کەسە هاوسەرەکەی بەدی هێناوە و بۆ ئێوە هەشت جوو تینێر و مێ لە ئاژەڵ بەدی هێناوە ئێوە دروست دەکات لە ناوسچی دایکتاندا بە بەدی هێنانی یەک لە دوای یەک لە ناو سێ تاریکی ناوسک منداڵدان پەردەی کۆرپەلەدا ئا ئەوە پەروەردگاری ئێوەیە کە دەسەڵات و پاشایی هەر هی ئەوە وە گەر سوپاسی خوا بکەن گەردن کەچ بن بەوە لێتان ڕازی دەبێت هیچ گوناهبارێ گوناهی کەسێکی تر هەڵناگرێت پاشان گەڕانەوەتان هەر بۆ لای پەروەردگارتانە ئەوسا هەواڵتان دەداتێ بەوەی کە دەتانکرد بەڕاستی خوا ئاگادارە بە نهێنی دڵان. وَإِذَا مَسَّ الْإِنسَانَ ضُرٌّ دَعَا رَبَّهُ مُنِیبًا إِلَیْهِ قل تمتع بکفرک قلیلا انک من اصحاب النار. وە کاتێ ئادەمی زیانێکی لێ بکەوێ دەگەڕێتەوە بۆ لای پەروەردگاری و هاواری لێ دەکات پاشان ئەگەر لە لایەن خۆیەوە بەهرەیەکی دایە ئەوەی لە بیر دەچێ کە لە پێشترا هاواری لە پەروەردگاری دەکرد وە هاوتایانێ بۆ خوا دادەنێ لە کاتەکانی شەودا بە سوژدە بردن و ڕاوەستان لە شەونوێژدا کە لە سزای دواڕۆژ دەترسێت و بە هیوای بەزەیی پەروەردگارێتی، ئەی محەمەد صلی اللە علیه وسلم بڵێ ئایا ئەوانەی دەزانن یەکسانن لەگەڵ ئەوانەی کە نازانن؟ بڵێ بەڕاستی من دەترسم ئەگەر سەرپێچی پەروەردگارم بکەم لە سزای ڕۆژێکی گەورە. قل اللە اعبد مخلصا له دینی. بڵێ من هەر خوا دەپەرستم بە پاکی و تەنیا هەر بۆ ئەو ملکەچم. فاعبدوا ما شئتم من دونه. ئێوەش جگە لە خوا چیتان ویست بیپەرستن؟ بڵێ، بێگومان زەرەرمەندان کەسانێکن کە خۆیان و کەس و کاریان لەدەستداوە لە ڕۆژی قیامەتدا، بێداربن، هەر ئەوەیە زەرەرمەندی ئاشکرا و دیار. لهم من فوقهم ظلل من النار ومن تحتهم ظلل. ذلک یخوف اللە به عبادە یا عباد فاتقون. بۆ ئەوان هەیە لە لای سەریانەوە چەند تەبەقێ وەک هەوری ڕەش لە ئاگر وە لە ژێریشیانەوە چەند تەبەقێ هەیە ئەو سزایە خوا بەندەکانی خۆی پێ دەترسێنێ بەڵام کەسانێک کە لە پەروەردگاریان ترساون و خۆیان لە سزای پاراستووە، لە بەهەشتدا بۆ ئەوانە کۆشک و تەلاری چەند نهۆم هەیە، ڕووباری ئاو بەژێریاندا دەڕوات، ئەمە بەڵێنی خوایە و خواش بەڵێنی خۆی دەباتە سەر. ألم تر أن الله أنزل من السماء ماء فسلكه ينابيع في الأرض ئینجا ئەو بارانە دەبات بە ناو زەویدا کانیاوەکانی لێ دەردێنێ لە پاشان کشتوکاڵ و گژ و جیا و گوڵی پێ دەڕوێنێ کە ڕەنگەکانیان جیاوازە پاشان دەیبینی وشک دەبێ و زەرد هەڵدەگەڕێ دواتر دەیکات بە پووشی ورد و خاش اولئک فی ضلال مبین. دەی ئایا کەسێ خوا سینەی گوشاد کردووە بۆ ئیسلام و ئەو لەسەر ڕێبازی ڕووناکی پەروەردگاریەتی وەک کەسێ کە دڵی ڕەق بووبێ لە ئاست ئیسلام، ئەو کەسانەی لە پەروەردگاریان دەترسن پێستیان تەزووی پیادێ بە بیستنی قورئان پاشان پێستیان و دڵیان نەرم دەبێ بە یادی خودا ئەو قورئانە ڕێنموونی خوایە بەو قورئانە ڕێنموونی هەر کەسێ دەکات کە بیەوێ هەر کەسیش خوا گومڕای بکات وە بێگومان سزای ڕۆژی دوایی گەورەترە ئەگەر ئەوانە بزانن. ولقد ضربنا للناس في هذا القرآن من كل مثل لعلهم يتذكرون. سوێند بەخوا بەڕاستی لەم قورئانەدا هێناومانەتەوە بۆ خەڵکی هەموو جۆرە نموونەیەک ئەوانەی دەیانپەرستن جگە لە خوا، ئەگەر خوا ویستی زیانێکم پێ بگەیەنێت، ئایا ئەو پەرستراوانە دەتوانن ئازار و زیانی ئەوم لێ لادەن؟ یا ئەگەر ویستی نیعمەت و بەهرەیەکم پێ بدات، ئایا ئەوانە دەتوانن بەهرە و میهرەبانی ئەوم لێ بگرنەوە؟ بڵێ من هەر خوام بەسە. خۆسپێران تەنها پشت بەو دەبەستن. قل یا قوم اعملوا علی مکانتکم انی عامل فسوف تعلمون. بڵێ ئەی گەلەکەم ئێوە لەسەر ڕێباز و شێوازی خۆتان کار بکەن منیش لەسەر ڕێبازی خۆم کار دەکەم بۆ هەموو مەردوومان بە هەق و ڕاستی، جا هەر کەسێ ڕێنموون بێ ئەوە قازانجی هەر بۆ خۆیەتی، هەر کەسیش لە ڕێ بێ ئەوە بە ڕاستی زیانی گومڕابوونەکەی هەر بۆ خۆیەتی، وە ئەی پێغەمبەر صلی اللە علیه وسلم تۆ بریکار نیت بە سەریانەوە تا بڕوا بهێنن. و ئەوانی تر بەرەڵا دەکات کە دەبێ زیندوو بمێنن تا ماوەیەکی دیاریکراو، بەڕاستی لەمەدا چەند بەڵگە هەیە بۆ ئەو کەسانەی بیر دەکەنەوە. ئەم اتخذوا من دون الله شفعاء قل اولو کانوا لا یملکون شیئا ولا یعقلون. ئاخۆ جگە لە خوا تکاکارانێکیان بۆ خۆیان داناوە تێک دەچێ و بێزار دەبێ دڵی کەسانێ کە باوەڕیان نیە بە ڕۆژی دوایی کەچی کاتێک ناوی پەرستراوانی بێجگە لە خوا ببررێت یەکسەر شاد و ڕووخۆش دەبن. قل اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك أنت تحکم بین عبادک فیما کانوا فیه یختلفون بڵێ ئەی خوایە بەدیهێنەری ئاسمانەکان و زەوی زانای نهێنی و ئاشکراکان هەر تۆ دادوەری دەکەیت لەنێوان بەندەکانتدا لەوەی ئەوان تیایدا جیاواز بوون. هەموو ئەوەی لەسەر زەویدایە و ئەوەندەی تریشی لەگەڵدا بێت، لە برێتی خۆیاندا دەیاندا بۆ ڕزگار بوونیان لە سزای خراپی ڕۆژی قیامەت، وە لەلایەن خواوە بۆیان دەرکەوت شتی وا کە ئەوان بیریان لێ نەکردۆتەوە و گومانیان بۆی نەچوە. بڵێ ئەی بەندەکانم ئەی ئەوانەی کە خۆتان زۆر گوناهبار کردووە نائومێد مەبن لە میهرەبانی و بەزەیی خوا چونکە بێگومان خوا لە هەموو گوناهەکانتان خۆش دەبێت بەڕاستی هەر ئەوە لێبووردەی بە بەزەیی. وأنیبوا الی ربکم. ئەوسا لە چاکەکاران دەبووم. بەلی قەد جائەتک ئایاتی فەکەزەبت بها وەستەکبەرت وەکونت من الکافرین. خۆ بێگومان بەڵگە و ئایەتەکانی منت بۆ هات، بەڵام باوەڕت پێنەهێنا و خۆت بە گەورە زانی، وە بۆ پێغەمبەرانی پێش تۆ ئەگەر هاوبەش بۆ خوا دابنێی بەڕاستی کردەوەت هەڵدەوەشێتەوە وە بێگومان لە زەرەر مەندان دەبیت. بل اللە فاعبد وکن من الشاکرین. وا مەکە بەڵکو تەنها خوا بپەرستە وقال لهم خزنتها سلام علیکم طبتم فادخلوها خالدین وە کەسانێک کە لە پەروەردگاریان دەترسان دەبررێن بۆ بەهەشت پۆل پۆل تا کاتێ دێنە نزیکی بەهەشت و دەرگاکانی دەکرێنەوە و دەرگاوانەکانی بەوان دەڵێن سەلامتان لێبێت وقضی بینهم بالحق وقیل الحمد للە رب العالمین و فریشتەکان دەبینی چواردەوری عەرشیان داوە تەسبیحات دەکەن بە ستایشی پەروەردگاریان و لە نێوانیاندا بە حەق و دادوەری کرا لە کۆتاییدا دەوترێت هەموو سوپاس هەر بۆ خوایە کە پەروەردگاری جیهانیانە.